هەتا ماڵ و سامانێکی پێکەوە نا خستیە ناو کیسەیەک بیبات بۆ شارێکی تر هەتا کاسبی پێوە بکا و ئیسیفادەی لێ بکە ئەوە بوو لە ناو کەشتیەکەدا مەمونێکی تێدا بوو ئەو مەمونە هات و ئەو پارەی لە دەستی خاوەن پارەکە فڕاند ئەویش ترسا لێی و نەچوو بەلایدا چووە لای قەراخی کەشتێکەوە مەمونونەکە دینارێکی درهەمێکی خستە ناو ئاوەکە و درهەمێکێدا بە خاوەنەکەی هەتاوەکو نیوا و نیو بۆوە کەواتە ئەوەی کە بە خیانەتی ئاو فرۆشتن بە ناوی شیرەوە دەست کەوت عقیبەتەکەی ئەوەیە ئەو پارەی بکەوێتەوە ناو ئاو و بەزایە بچێت بە هەمان شێوە هەر کەسێک لە دنیادا بە خیانەت و بە فێڵکردن و غەشکردن ماڵی دنیای دەست بکەوێت ئەوە مصیبەتە بۆی یاخود ئەبێ لە کێشە و مەشاکیلی خۆیدا سەرفی بکە یاخود لە نەخۆشی ماڵ و خێزانیدا سەرفی بکات بە هەر حاڵ لە دنیادا ئەوە نەگبەتیە کە تووشی بووە